کە ئاسەواری ئاوڵە بە دەموچاویەوە بوو لە لایەکی مەیخانەکەوە هەڵسا و لە کاهینەکە نزیک بووە و کەمێک قسەی بە هێواشی لەگەڵدا کرد و کاهینەکە لە تەنیشت خۆیەوە داینیشاند و کلکی تیمساحی دەرخواردا و پیاوەکە لە پاژەوەی بە گەرمای شەرابەکە سەری گەرم بوو بە دەنگی بەرزەوە بە کاهینەکەی وت من ئامادەم کە بڕۆم و ئەم کاری کەوتت بە ئەنجامی بگەێنم چونکە من باوەڕم بە ئامون هەیە و مەحاڵە بتوانم ڕێگا بدەم خویەکی تر جێگەی ئامون بگرێتەوە چونکە لەو ڕۆژەو کە لەدایک بوومە ئامونە پەرستم کاینەکە وتیە گەر تۆم شەو بڕۆیت و پێویستی خۆت واتە دەست بە ئاوگەیاندن لە میحرابی پەرستگای ئاتوندا جێبەجێ بکەی من لێت خۆشە بم و تەنانەت ئەگەر لاشەکەت مۆمیایش نەکرێ لە دوای مردنەگەیتە سەرزەمینی بەختەوەری بەخشی ڕۆژاوا چونکە هەر کەسێک بۆ ئامون بمرێت ئەگەر وەکو مەلەوانەکانیش لە دەریادا بخنکێ ئەگاتە سەرزەمینی ڕۆژاوا دوای کاهینەکە لە تاو مستی خۆی ڕووی کردە و کەسانی کە لە مەیخانەکەدا بوونوتی ئەگەر ئێوە لە ڕێی ئاموندا تووشی قەتڵیش ببن و دزی بکەن و خانوو بسووتێن و هەر کردەوەیەکی دزێوی تریش بکەن من ئێوە ئەبەخشم و ئەگەر فیرعونیش بکوژن من لێتان خۆشە بم کاتێک کە قسەی کاهینەکە گەیشتێرە مەیفرۆشەکە واتە شاگردەکەی کاپتا کە مەیخانەکەی بەڕێوەبرد لە کاهینەکە نزیک بۆ و دارێکی کێشا بە تەوقی سەریدا بە جۆرێک کە کاهینەکە کەوتە سەرزەوی و مەیفرۆشەکە وتی منیش ئەمەم لەبەر ئامون کرد چونکە زانم کە ئامون و توێتی هیچ کەسێک نابێ فرعونی کوڕی بکوژێ مشتریەکان هەموو قسەی مەیفرۆشەکەیان سەلمان بەڵام لەبەر ئەوەی لێدانی کاهین لەوانە بوو کە ئاکامی ترسناکی لە پاش بێ من و کاپتا وەکو مشتەریەکانی تر وامان بە چاک زانی کە لە مەیخانەکە بڕۆینە دەرەوە. مەریت بۆ بەڕێکردنی من لەگەڵمدا هات و کاتێک کە گەیشتینە ناو ڕێڕەوە تاریکەکەی مەیخانەکەوە دەستم خستە سەر دەستی وتم، لە چاوەکانتەوە وا دەرەکەوێت کە تۆش وەکو من تەنهایت و برات نییە واتە مێردت نییە و من حەزەکەم کە ڕۆژێک تۆ بە کراسی مۆدێلی نوێ ببینم و دڵنیام کە تۆ لەو کراسەدا جوانەبی چونکە تۆسکت بچووک و سافە و دەرنەپەڕیوە مەریت دەستی منی لا نەبرد وتی لەوانەیە ڕۆژێک ئەم کراسە لەبەر بکەم و داوا لە تۆ کە پزیشکێکی بکەم کە لەبارەی هەندێ لە ئەندامەکانی لەشم ڕای خۆت دەرببڕی و پێم بڵێی کە ئایا لەو ئەندامانە جوانترت لە پیشەی پزیشکەکەی خۆت بینیوە یان نا. ئێستا سەرگوزەشتەی من گەیشتۆتە جێگایەک کە ئەبێ هەندێشت بڵێم کە کاتێک چاوەکانی من ئەو شتانەی بینی لە تاو نەفرەت و بێزاریم ئەلەرزیم بەڵام هیچ هۆیەکم بۆ پێشگرتن لەو ڕووداوانە نەبوو ئەبێ ئەو شتانە بڵێم کە تۆ ئەی ئەو کەسەی لە دوای مردنی من ئەم پەرتوکە خوێنیتەوە باوەڕی پێکەیت چونکە پێشبینیەکەم کە وەک ئەم ڕووداوانە لە سەردەمی تۆشدا ڕوو ئەدەن و لەبەرەوەی کە لە سەتایم کتێبەدا باسم کرد لە جیهاندا هەموو شتێگە گۆڕدرێ جگە لە نەفامی جۆری مرۆڤ و هەتا دنیا بمێنێت سوود لە نەفامی خەڵکی وەرەگیرێت لە ناوەڕاستی هاویندا هورمهەب لە سەرزەمینی کوژ کە کەوتۆتە باشووری میسرەوە گەڕایەوە پەڕەسێلکەکان بەهۆی گەرمای هەوا نەئەفرین و دەنگیان نەئەبیسترا و لە گۆماوەکان ئاو بۆ گەنە بوو خەڵکی لە کاتی ڕۆژدا لە ماڵ دەرناچوون مەگەرەوانی کە ناچار بوون لە دارە ڕاکەی بەندەری تەبەز خەریکی کارکردن بن یان لە بیابان کشتوکاڵ بکەن، بەڵام باخی دەوڵەمەندەکان هەمیشە فێنک و پڕ لە گوڵ بوو، بەردەوام ئاو بەناو جۆگەلەکانی باخەکەیان هاتوچۆیە کرد. لەو هاوینەدا فیرعەون بە پێچەوانەی ساڵەکانی تر لە کۆشکی خۆی نەهاتە دەرەوە کە بچێت بۆ میسری خوار و سوود لە هەوا فێنکەکەی ئەوێ وەربگرێت و لەبەرئەوەی فیرعەون بۆ کوێستان نەڕۆیشت هەموو زانیان کە کارەساتی گەورە ڕووئەدەن. ڕۆژێکیان خەڵکی تەبەس هەواڵیان بیست کە هورم هەپ هاتۆتەوە لە ماڵەکانیان هاتنە دەرەوە بۆ ئەوی سەربازەکانی فیرعون ببینن ئەوان بینیان کە لە هەموو ئەو ڕێگەیانی کە لە باشوورەوە بۆ تەبەزە هات سەربازە ڕەشپێستەکان بە دەم و چاوی تەپ و تۆزاویەوە و بەسرە نێزەی مسیەوە کە بەسەر نێزە درێژەکانیانەوە ئەدرەوشایە و هات ناو شارەوە ڕەشپێستەکان کە چاو ددانی سپیان هەبوو بەسەر سوڕمانەوە ئەیان ڕوانیە دەوروبەر و دیار بوو کە لە بینینی گەورەی و ڕازاوەی شاری تەبەس سەرسام ببوون. لەو کاتەی کە سەربازە ڕەشپێستەکان هاتنە تەبەسەوە و کەشتیە جەنگیەکانی فیرعەونیش گەیشتنە کەناری بەندەر و گالیسکەی جەنگی و ئەسپیان لە کەشتیەکانەوە گواستەوە بۆ شکانی و خەڵکی بینیان کە گالیسکە چیەکان و کەسانش کە تیماری ئەسپەکانیانەکرد ڕەشپێست یان خەڵکی سەرزەمینی شەردن بوون ئەبێ ئاماژە بۆ بکەم کە لە سەرەتادا لە میسر گوێدرێژیان بە گالیسکە جەنگیەکانەوە بەست و بەستنی ئەسپ بە گالیسکەی جەنگیەوە شێوەیەک بوو کە لە شەردنەوە بۆ میسر هات و ئەو ساکە ڕەشپێستەکانیش وەک دانیشتوانی شەردن تەداویکردنی ئەسپەکانیان گرتە ئەستۆ کاتێک کە سەربازە ڕەشپێستەکان هاتن ناو شارەوە لە کاتی شەو لە چوار ڕێیانەکانی شاردا ئاگری پاسەوانیان هەڵکرد و ڕێگەی ڕووباریان لە باکوور و باشوورەوە گرت بە جۆرێک کە هیچ کەسێک بەبێ ڕەزامەندی فەرماندەی سوپای میسر نەیەتوانی لە ڕێگەی نیلەوە بۆ باکوور یان باشوور بچێت لەو ڕۆژەدا کە سەربازە ڕەشپێسەکان هات ناو شارەوە خەڵکی ئەوەندە پەرێشان بوون کە کارگەکان و ئاشەکان و دوکانەکان و دارەڕاکەی بەندەر دەستیان لە کارکردن هەڵگرت و کاسبەکانی شار ئەو شتانەی کە هەمیشە لە بەردەم دوکانەکانیاندا دایان ئەنا کە سەرنجی کڕیار ڕابکێشێ بردیانە ژوورەوە و دەرگای دوکانەکانیان داخست و بە تیر و قایشی مسی پان دەرگاکانیان قایم کرد و مەیفرۆشەکان و خاوەن ماڵە گشتیەکان کۆمەڵێ پیاوی بەهێز و بێ تەربێتیان لە لای خۆیان ڕاگرت بۆ ئەوەی ئەگەر ڕووداوێکی نالەبار ڕوویدا ڕێگا نەدەن کە مەیخانە و خانووە گشتێکە بەرشاڵاوی پەلاماردەران بکەوێ. خەڵکی کە لە تەبەزدا تەنها لە کاتی نائاسایی بۆ ڕۆشتنە ناو پەرسگا کراسی سپیان لەبەرەکرد، جلوبەرگی سپیان پۆشی و بەرەو پەرسگای ئامۆن کەوتنە ڕێ کە لە ڕاستیدا وەک شار وابوو. بۆ باسکردنی فراوانی پەرسگای ئامون هەر ئەوەندە بەسە کە خوێندنگەی خانەی ژیان یەکێک بوو لە دامەزراوەکانی ئەو شوێنە. ئەو ڕۆژەی سەربازەکان هاتنە شارەوە و دەست لە کار هەڵگیرا، دەنگ و باز بڵاو بۆوە کە شەوی ڕابردوو میحرابی پەرستگای ئاتون کە لەگەڵ ئاموندا ڕکەبەری ئەکرد پیس کرابوو، سەگێکی تۆپیویان فڕێدابووە ناو میحرابەکەیەوە و سەری پاسەوانەکەیان لە بناجۆوە بڕیبوو. خەڵکی بە ڕواڵەت بە بیستنی ئەم هەواڵە دڵگرانی خۆیان پیشان دا، بەڵام لە ناخەوە هەموویان پێیان خۆش بوو، چونکە کەس بەرامبەر بە خوای نوێ کە قسەی سەیری ئەکرد، سۆزی نەبوو. دیسانەوە هەر ئەو ڕۆژە کاپتا وتی گەورم کەلوپەل و کەرەستەکانی پزیشکی خۆت بخەرە بەردەستەوە چونکە من پێشبینیەکەم کە لە سبەینێەوە تا دوو سبەی ئەبێ بە شێوەیە کار بکەی کە دەرفەتی نان خواردنیشت نابێ لەو ڕۆژەدا کە ڕەشپێستەکان هاتن لەبەرەوەی بیستم هورم هەبیش هاتوەتەوە ڕۆشتم کە ببینم بەڵام دەرکەوت کە هورم هەب لە دوای هەمووان واتە ڕۆژی دواتر دێتەوە ئەو شەوە سەربازە ڕەشپێستەکان لە تەبەس بوون بەبێ ئەوەی فەرماندەی سوپا لەوێ ئامادە بێت و چەند دوکانێکیان تاڵان کرد و هێرشیان کردە سەر چەند ماڵێکی گشتی بەڵام پاسەوانەکانی سوپای میسری کە سپیپێست بوون ئەوانیان لەبەر چاوی خەڵکی لە سێدارەدا بەڵام ئەم سزایە قەرەبووی زیانی خاوەن کەلوپەلەکان و توڕەیی خاوەن ماڵە گشتیەکانی نەکرد. ڕۆژی دوایی هورمهب بە کەشتێکی جەنگی هاتە ناو تەبەسەوە و من بۆ ئەوەی بیبینم بە پەلە خۆم گەیاندە بەندەر و لەو باوەڕەدا بووم کە نەتوانم بە ئاسانی چاوم پێ بکەوێ بەڵام هەرکە پێیان ڕاگەیان سینۆ هە بۆ بینینی تۆ هاتووە یەکسەر فەرمانی دا بۆ ناو کەشتەکەم بهێنن تاو کاتە ناوەی کەشتی جەنگی میسریم نەدی بوو بەڵام کاتێک کە چوومە ناو کەشتێکەوە بۆم دەرکەوت کە لە نێوان کەشتی جەنگی و کەشتی بازرگانی جیاوازیەکی زۆر نییە جگەلەوەی کەشتی جەنگی هەندێک کەرەستەی تێدایە کە بۆ مەبەستی هاویشتنی ئاگر بەکارەهێنرا و چارەوگەکانی ڕەنگاو ڕەنگ و جوان و پێش و دواوی کەشتەکانیان بە شێوەیەکی جوان ڕازاندبووەوە کاتێک کە هرۆم هەبم بینی ڕوانی ماسولکەکانی بازووی لە جاران ئەستورتر بوو سنگی بە شێوەیەک هاتبووە پێش کە ئەدوت سنگی ژنە هورم هەب قامچێکی بەدەستەوە بوو کە دەستکەکەی زێڕ بوو تەوقەیەکی زێڕین بەسەر سنگیەوە ئەبینرا کاتێکە گەشتمە بەردەمی دەستم خستە سرە ژنۆم و داچەمیمەوە هورم هەب پێکەنی وتی سینۆها ئبن الحمار لە کاتێکی باشدا هاتی تەلام بەڵام لەبەر ئەوەی زۆر گەورە ببوو منی ماج نەکرد و منیش نەمێرا ماچی بکەم لە تەنیشت هورم هەب پیاوێکی قەڵەو و کورتە باڵا ئەبینرا کە لەبەر گەرمی هەوا عراقی کردبوو من نەمزانی کێە و لە ناکاودا بەسەر سوورمانەوە بینیم هورم هەب قامچەکەی خۆی کە نیشانەی فەرماندەی بوو دایە پیاوەکە و تەوقە زێڕینەکەی لە ملی دەرکرد و بۆ ئەوی درێژ کردووتی ئەم تەوقە زێڕە لە ملکە و لەم ڕۆ بە دواوە فەرماندەی سوپای میسر لە ئەستۆ بگرە بۆ ئەوەی خوێنی گەلی میسر بەهۆی دەستت پۆخڵەکانی تۆ بڕژێت نەک بەهۆی دەستەکانی من. لە کۆنەوە لەگەڵ شێوەی قسەکردنی هورمهب ئاشنا بووم و ئەمزانی کە هورمهب ئەو شتەی کە لە دڵیدایە ئەیڵێت و ڕواڵەتسازی ناکات و بیستبووم کە تەنانەت لەگەڵ فیرعەونیشدا بە شێوەی قسەکە کە هەندێ جار وەک ئەوە بوو کە لێی توڕە بێ بەڵام من لەلای ئەو ڕیزپەڕ بووم و هەرگیز بە توڕەیەوە لەگەڵ مندا نەئەدوا و وشەی ناشیرینی بەکار نەئەهێنا. کاتێک کە قامچی و تەوقەکەی دایە پیاوە قەڵە و کورتە باڵاکە ڕووی کردە من وتی لەبەر ئەوە وتم لە کاتێکی باش داهاتی چونکە من ئامادەم بێم بۆ ماڵی تۆ من لەم کاتە بە دواوە فەرماندەی سوپای میسر نیم و ئەگەر لە ماڵی تۆدا حەسیرێکم دەست بکەوێ حەزەکەم لەسەری بنوم و ماندوێتی لە لەشم دەربچێت و لەمە زیاتر هاودەمی ئەم شێتانە نەبم دوایی دەستی خۆی خستە سەرشانی پیاوە کورتە باڵاکە وتی سینۆهە بە وردی بڕوانام پیاو و باش بیناسە چونکەم پیاوە کەسێکە کە لەم کاتەوە بەدواوە چارەنووسی تەبەز بەڵکو میسریش لە دەزەودایە لەبەرەوەی ئەو فەرماندەی نوێی سوپای میسرە و فیرعون لە جیاتی منی داناوە چونکە من بە فیرعونم وت شێت بوویتە بەڵام ئەگەر تۆ بە باشی سەیری ئەم پیاوە بکەیت تێگەیت کە فیرعون دیسانەوە پێویستی بە منە بێ فەرماندەی نوێی سوپا کە عراقی لێتکایەوتی هورم هەب لە من تووڕە مەبە تۆ خۆ دەزانی کە من نەمەویست جێگای تۆ بگرم چونکە من پیاوی شەڕنیم و لەو باوەڕدام کە بێدەنگی باخەکەم و یاریکردن لەگەڵ ئەو پشیلانی کە لە باخەکەمدا هەمە بۆ من لە بیستنی دەنگە دەنگی مەدانی شەڕ خۆشترە بەڵام لەبەر ئەوەی فرعون منی کردە فەرماندەی نوێی سوپا ناتوانم ڕێز لە ویستی ئەو نەگرم بەتایبەت لەبەر ئەوەی وتی نەشەڕێبێتەوە و نەخوێنیش ئەڕژێتە سەر زەوی بەڵکو ئامون خۆ بەخۆ سەرنگومەبێت و لەناوچێ هورم هەبوتی یەکێک لە خەوشە گەورەکانی فرعون ئەوەیە کە کاتێک ئارزووی لە شتێک بێ ئەبینێت لە دنیای خیاڵدا ئاواتەکەی هاتووەتە دی و دوای وازانێکە و شتەی بیری لێکرد بۆ بەڕاستی جێبەجێ بووە لەبارەی ئامونیشەوە ئەم هەڵەی کردووە وا ئەزانێ کە بەبێ خوێن ڕشتن ئەتوانێ ئامون سەرنگون بکات و خوای ئاتونی لە جیاتی دابنێت و لەبەر ئەوەی کازانێ تۆ پشیلەکانت خۆشەوێت و لە جەنگ بێزاری ئەرکی لەناوبردنی ئامونی بە تۆ سپاردووە بەڵام من پێ دەڵێم کە بەبێ خوێن ڕشتن ئەم کارە ناکرێت و تۆ ئەبێ کۆمەڵێکی زۆر بکوژی بۆ ئەوەی بتانی خوا ئامون سەرنگون بکەی بەڵام ئەو خوێنانەی کە ڕژێت لەبەر ئەوەی هی تۆ نییە زەرەر ناکەی لە دوای ئەم قسەی هورم هەب بە جۆرێک لەپی دەستی بە پشتی پیاوەکەدا کێشا کە ئەو داچەمیە و دوای بە منیوت با لە کەشتێکە بچینە دەرەوە کاتێک کامانەویست لە کەشتێکە بینە دەرەوە ئەو سەربازانەی لەوێ دانیشت بوون هەڵسان و نەیزەکانیان لابرد ناو سلاویان لە هورم هەب کرد و ئەویش بە سەربازەکانی وت من خواحافیزیتان لەکەم بەڵام دڵنیابن ڕۆژێک دێت کە ئەگەڕێمەوە لاتان و تا ئەو ڕۆژەی کە ئەگەڕێمەوە گوێڕایەڵی ئەم پیاوە بن کە فەرماندەی تازەتانە و ڕێک و پێکی خۆتان بپارێزن ئەگەر نا لە دوای ئەوەی کە گەڕامەوە ئەوەندە بە دار و قامچی بە پشتاندا کێشم کە گۆشتی لەشتان پارچە پارچە لێبێتەوە سربازەکان پێکەنین و هرم هەبوتی کەل و پەلەکەم لە کەشتی ناهێنمە دەرەوە چونکە ئازانم کە لێرە پارێزراوترە دوایی دەستی لە گردردنی من کردوتی سینۆ هامشە و حەزەکەم خۆم سەرگەرم بکەم وتم لەم شارە مەیخانەیەک هەیە کە ناوی کلکی تیمساحە و خواردنەوەیەکی بۆن خۆشی هەیە کە لە هیچ شوێنێک تەنانەت لە بابل و کریتیش هاوتای ئەو شەرابە دەست ناکەوێت بەڵام بەهێزە و ئەبێ دەست لە زۆر خواردنەوەی بپارێزی ئایا حەزەکەی بۆ ئەوێ بڕۆین و ئەم شەرابە بنۆشینەوە هورم هەبوتی بەڵە حەزەکەم بۆ ئەو مەیخانەیە بچین وتم کەواتە فەرمان بدە دەستەیەک سەرباز بۆ پارێزگاری تۆ و پاراستنی هێمنی بڕۆن بۆ مەیخانەکە لەگەڵ ئەوشدا کە هورم هەب ئیتر فەرماندەی سوپانە بوو بەڵام بە شێوەیەک فەرمانی بەسەر فەرماندە نوێەکە کرد کە ئەدوت هێشتا ئەو پیاوە لە ژێر دەستی ئەودا خزمە دەکات و پێیوت کۆمەڵێ سەربازی باوەڕ پێکراو بنێرێتە مەیخانەی کلکی تیمساح بۆ ئەوەی ئەمڕۆ و ڕۆژەکانی تر ئاگیان لەو مەیخانەیە بێت و نەهێڵن لەوێ ئاژاوە ڕوو بدات من بە دەرکردنی ئەم فەرمانە ڕازی بووم چونکە وام بیرەکردەوە کە ئەگەر کارەساتی دڵتەزێن ڕووبدا مەیخانەی کلکی تیمساح یەکێکە لەو جێگانی کە لە پێش شوێنەکانی تر ئەکەوێتە ژێر شاڵاوی خەڵکانی تاڵانچی چونکە هەموو کەسێ ئەیزانی کە لە پشت ئەو مەیخانەیە هەندێ جێگای لێیە کە ناوەندی مامەڵەی ئەو کەسانەیە کە دزی لە گۆڕی مردووەکانەکەن یان زێڕ و پارەی دزراو لەوێ لە ناو خۆیاندا بەشەکەن ئەم نهێنیە کە هەندێک خەڵکی پێیان ئەزانی و لەوانە بوو لە کاتی ڕوودانی کارەساتی نالەباردا پەلاماری مەیخانەیان بدایە و زیانێکی زۆر لە کاپتا بکەوتایە بەڵام لە دوای ئەوەی کە هورم هەب فەرمانیدا کە دەستەیەک سەرباز پارێزگاری لەو مەیخانێ بکەن ئەو مەترسێش نەما من ڕێنمایی هورم هەبم کرد و بردمە کلکی تیمساح و لە یەکێک لە ژوورە تایبەتیەکان دام نیشاند و مەرید خواردنەوەی تایبەتی بۆ هێنا و هورم هەپ بە یەک هەناسە هەڵێ قڕاند و کۆکی بەڵام لە دوای چەند ساتێکی تر داوای کرد پیاڵەیەکی تر لەو شەرابەی بۆ بهێنن مەرید جارێکی تر پەیمانەیەک لەو نۆشینەوەی بۆ هێنا و ئەویش خواردیەوە و بە منی وت ئەم ژنە جوانە ئاه لەگەڵ تودا دۆستایەتی هەیە وتم دۆستایەتی من لەگەڵ ئەم ژنە هاوڕێتی ئاساییە و لانی تایبەتی نییە چاوەڕوانی ئەوە بووم کە هورم هەب دەستی خۆی لە سەر دەستی مەرید دابنێ، بەڵام ئەو بە ئەدەبەوە ژنەکەی ئیزن دا و لە دوای ئەوەی کە ڕۆیشت بە منی وت، سینۆهە، سبەینێ ڕۆژێکە کە لە تەبەس خوێن ئەڕژێت، چونکە فیرعەون بڕیاری داوە خوایەکەی خۆی جێنشینی ئامون بکات و من لەبەرئەوەی فیرعەونم خۆشەوێ پێشم لەم بڕیارەی نەگرت، چونکە ئەمزانی کە ئەگەر نەمهێشتایە فیرعەون بە شێوەیەک دڵگرانە بوو کە لەوانە بوو لە داخا بمرێت و تۆ ئەزانی من کەسێکم کە لە بیابان لە کاتێکدا کە فیرعەون جێنشین بوو بە ئامادەبوونی تۆ ئەوم بە کراسەکەی خۆم داپۆشی بۆ ئەوەی سەرمای نەبێت و هەر لەو کاتەوە خۆشەویستی ئەم پیاوە چووەتە ناو ڕوحی منەوە. بەڵام لەبەرەوەی کازانم هەڵوێستەکەی فیرعەون بۆ گۆڕینی خوا بێتە هۆی خوێن ڕێژی وازم لە فەرماندەیی سوپاهێنا بۆ ئەوەی من لە ڕشتنی خوێنی خەڵکی بەرپرس نەبم چونکە زانم کە ئەگەر ئەم ئەرکەم بخستایە تاستۆی خۆم لە داهاتوودا خەڵکی میسر نەفرەتیان لێکردم. سینوهە لەو کاتەو کە من و تۆ لە سوریایە لە یەکتر جیابووینەتەوە ئاوێکی زۆر بە بەستەری نیلدا تێپەڕیوە و چەندەها جار ئەم ڕووبارە لافاوی لێ هەڵساوە و شکانیەکی بە نیشتەنی ئاو داپۆشیوە هەروەها لەم وڵاتەشدا کارەساتی زۆر ڕوویدا لەوان بە فەرمانی فیرعەون سەفەرم کرد بۆ باشووری وڵات بۆ ئەوەی هەموو سەربازگەکان هەڵوەشێنم و سەربازە ڕەشپێستەکان بهێنم بۆ تەبەس و ئێستا هیچ یەکێک لە شارەکانی باشووری میسر سەربازی نییە و سەربازگەکان چۆڵن، ئەم کردەوەی لە سوریاش دووپات دەبێتەوە و بێگومان گەلی سوریاش دەست بە ڕاپەڕین ئەکەن و ئەو کاتە لەوانەیە فیرعەون هەست بە شێتایەتی خۆی بکات و بزانێت کە نابێت وڵات بەبێ سەرباز بەڕێوە ببا. لەو کاتەو کە فیرعەون بڕیاری داوە کە بەپێی فەرمانی خوایەکەی کار بکات چیتر لە کانگەکانی میسر شتی بە بایەخ دەرناهێنرێت چونکە ئەڵێت ئازاری بەندەکان مەدەن و ئەوانەی کە تەمەڵن و لە کانگە کار ناکەن قامچیان لێ مەدەن من ئەگەرچی سەربازم و کارم بە خوایەکانەوە نییە بەڵام بۆ خوایە نوێیەکەی فیرعەون نیگەرانم چونکە ئەبینم کە ئەم خوایە بە تەمایە بەبێ خوێن ڕێژی جێی خوایەکەی پێشوو بگرێتەوە و من سەرم لە کاری خوایەکان دەرناچێ بەڵام ئەوە زانم کە خوا بۆ ئەوە دروست بووە کە خەڵکی بەختەور بکا نەک خوێنیان بڕژێت و لە ڕووی سیاسیەوە من لەگەڵ بڕیارەکەی فیرعەوندام بەڵام نەک بەو شێوەی کە ئەو ئەیەوێت ئامون سەرنگون بکا سوودی بڕیارە سیاسەکەی فیرعەون لەوەدایە کە ئامون لەبەرەوەی لە مێژە لە میسردا خوایەتیەکە زۆر قەڵەو بووە بۆتە خاوەن زەوی و زار و ڕەز و مێگەل و ئاشی زۆر و کاتێک کە فیرعەونە و خوایی سەرنگون کرد هەموو سامانی خوا ئامون بە فیرعەونە بڕێ بەڵام ئەم کارە بەم شێوەی کە فیرعەون ئەوێ بە ئەنجامی بگەێنێ ئەبێتە هۆی کوژرانی هەزارەها کەس و کاول بوونی تەبەسیش وتم هرم هەب من لە ڕاستیدا ڕام لەگەڵ سەر نگونکردنی ئامونە چونکە ئامون خویەکی چاوچنۆک و بێبەزەیە و دژی ئازادی خەڵکیە و ئەوەندە بەهۆی کاهینەکانی خۆی و خەڵکیان لە نەزانیدا هێشتۆتەوە کە لەم وڵاتەدا هیچ کەسێک ناتوانێت شتێکی تێبگات و ئەگەریش تێبگا توانای دەربڕینی نییە چونکە کاهینەکان یەکسەر لە ناوی ئەبەن و خەڵکی بەردەوام لە ئامونە ترسێن بەڵام ئاتون خوایەکی بێتەماح و ئاشتی دۆست و ئازادی خوازە و ئەوێت خەڵکی لە ترز ڕزگار بکە ورم هەبوتی من لەگەڵ بۆچوونەکەی تۆدانیم و ئەو خوای کە خەڵکی ترسیان لی نەبێ بە مەترسیدار یەزانم چونکە گەل بەبێ ترس بەڕێوە ناچێت و خوای نوێ لەبەرئەوەی میهرەبان و ئازادی خوازە و ئاشتی ئەوێ بۆ گەلی میسر لە خوایەکەی پێشوو مەترسی زیاترە بەڵام سەبارەت بە پێویستی سەرنگون کردنی ئامون لەگەڵ بۆچونەکەی تۆدام و ئەڵێم ئەم خوایە ئەبێت لەناو بچێ بەڵام نەک بەم جۆرەی کە فیرعەون ئەیکا ئەگەر فیرعەون جێبەجێکردنی ئەم کارەی بە من بسپاردایە من بە شێوەی خوا ئامونم لەناوبرد کە تەنانەت خوێنی یەک میسریش نەڕژێت، پرسیم تۆ چیت دەکرد؟ وتی من شەوێک بە نهێنی لە سەرتاسەری میسر و بەبێ ئەوەی کاهینەکانی پەرستگەی ئامون هەستی پێ بکەن، هەموو کاهینە پلەیەکەکانی ئامونم ئەکوشت و کاهینەکانی تریشم بۆ کارکردن ئەناردە کانگەکان بە شێوەیەک کە سبەینێی ڕۆژی دوایی کاتێک کە خەڵکی لە ماڵەکانیان دێنە دەرەوە یەک کاهینیشیان نەئەبینی و بەمجۆرە ئامون لەناوەچوو چونکە دەسەڵاتی ئامون بە کاهینەکانیانەوە بەندە و کاتێک ئامون کاهینی نەبێ دەسەڵاتی نامێنێ خەڵکیش دوای ئەوەی کابینن خوایان نییە ئیتر هەر خوایەکی تریان ئاڕاستە بکەی ئەی پەرستن چونکە عقلی ئەوان توانای لێکدانەوەی جیاوازی نێوان خوایەک و خوایەکی ترینە بەڵام لەبەرەوەی فرعون ئەوێ ئەم کارە بە ئاشکرا ئەنجام بدا ئەمڕۆ لە تەبەس و زۆربەی شارەکانی میسر هەموو مناڵە گەزانە کە فیرعەون بەتەمای ئامون لەناو ببا بۆیە کاهینەکان خەڵکیان لە پرزگاکانی تەبەس و شارەکانی ترکۆ کردوێتەوە و هانیانەدەن بەرگری بکەن و خەڵکی بەهۆی دنەدانی کاهینەکان خۆڕاگرە بن و خوێنە ڕژێت لە دوایم قسەیە هورم هەب داوای پەیمانەیەکی تر شەرابی کلکی تیمساحی کرد و خواردیەوە و خواردنەوەی سێم سەرخۆشی کرد و سەری خستە سەر دەستەکانی و بۆ بەدبەختی گەلی میسر کە ئەبوونە قوربانی ئەو شەڕە گریا ویستم پێش لە گریانەکەی بگرم بەڵام سەیرم کرد خەوی لێکەوتووە. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسراتەکانتان پێشکەشەکەین تاو کاتە ڕێزوس